ئێوەش هاوڕێمان بن. گەر دەزانی لە کوێ وەساوی و چیت دەوێ و ئاڕاستەت کوێیە، ئەوا تۆ لە ڕیزبەندی مەزنترین مرۆڤەکانی سەر زەویت بۆ بەدیهێنانی گۆڕانکاری لە جیهاندا. لەم کاتەشدا جیهان بە خۆشحاڵییەوە باوەش بۆ هەنگاوەکان دەکاتەوە. ناپلیۆن هێل دەڵێ، جیهان ڕاهاتووە بۆ ئافراندنی پێگەی ئەو کەسەی کە قسە و کردارەکانی جێبەجێکا و دەزانێ ڕوو لە کوێیەکە. پێنج بنەمای سەرەکی هەن کە خوار دەبنەوە بۆ ژێر هێزی ئامانج، یەکەم خەونە و دوای ئەویش بیرۆکە و ئەوجا ئومێد و ئومێد دەیجوڵێنێ و ئارەزووش ئاڕاستەیەکا و لە کۆتاییشدا لە ڕێگەی بڕوابوونەوە دەزانرێ. جەیمس ئالان، نووسەر و سەرمایەدار ئەڵێ، با خەونەکانت خانە دانا نەبێ، خەون بە چییەوە ببینی بەوە دەبی، تێڕوانینت ئەو بەڵێنەیە کە پێی دەبی، ئامانج ڕابەرایەتییەکە لە کۆتادا ئاشنای دەبی و دەیدۆزیتەوە. ئومێد هێزی شاراوەی پشت هەموو داهێنان و دەستکەوتەکانە. ئەم هێزە هانت دەدا بۆ بیرکردنەوە لە هەموو کایە و ئەگەریەکان. لەگەڵ ئومێددا هەلەکان لە ناو دڵی کێشەکاندا دەبینی، بەبێ ئومێدیش کێشە لە نێو هەلەکاندا دەبینی. لەگەڵ ئومێددا نەشتەرگار لە نەشتەرگەریەکەیدا سەرکەوتووە بێ. لەگەڵ ئومێددا هەست بە ناهەستپێکراو دەکەین و ناکردەیش دەکەینە کردە. لەگەڵ ئومێددا پاش ڕۆژێکی باراناوی چاوەڕوانی دیار کەوتنەوەی خۆرەکەین. لەگەڵ ئومێددا دەگەین بە فرێنەرمان و تکای لێکەین بۆ ئەوەی گوێبیستی سەڵاوات لێدانەکانمان بێ و لێشمان ببورێ. ڕەنگە کەسێک پارەکەت بدزێ بە زۆر خانوەکە داگیر بکە ئۆتۆمبیلەکە شت بدزێ بەڵام هەرگیز ناتوانێت ئومێدەکانت بدزێ ئومێد لەنگەری گیانە و هاندەری کار و وەبەرهێنی دەستکەوت و ئەنجام دراوانە. لەگەڵ ئومێددا، باوەڕ و ئیمان هێزی پشت هەموو داهێنان و ئەنجامدراوەکانە. متمانەی تەواو بە هەر جۆرە باوەڕێک دەبێتە ڕاستی و بەدیدێ. باوەڕ بڕوایەکی پێگەیشتووە و گەیشتووە بەو قۆناغەی دەتوانین لە ڕێگەیەوە هەنگاوێک بنێین یان کارێک ئەنجام بدەین. بڕوا و ئیعتیقاد وەهات لێدەکا هەست بە تواناداری خۆت بکەی بۆ بەدیهێنانی ئامانجەکانت لە ژیانتدا. هەر شتێک ئەگەری بە جێگەیاندنی هەبێ ئەوا بۆ ڕواب ڕەفتاری لەگەڵ دەکا، باوەڕو ئیمان لەگەڵ ناکردەدا ڕەفتارەکات و دەیگۆڕێ بۆ ڕاستی، بڕوا بەسەر بیرۆکەکانماندا زاڵ دەبێ، لە کاتێکدا باوەڕ دەمانگەیەنێتە بەر دەرکی ئەنجامدان، بڕوا لە پێشدا دێتە بوون، بەڵام باوەڕو باوەڕی ڕاستەقینە بەرەو ئەنجامدانی کار هەنگاوت پێ دەنێ. هەمیشە پێشینان وتویانە ئومێد کارێکی زۆر مەزنە و ئومێد بڕوا بەهێز دەکا، بڕواش کارێکی زۆر مەزنە، کارو دۆخی ئەگەر لە مێشکماندا بۆ ڕاستەقینە دەگۆڕێ، لەگەڵ بڕوادا دەتوانن هەست بەوە بکەن کە دەتوانن خەونەکانتان بهێننە دی، بە پشت بەستن بە بڕوا باوەڕیش بەهێز دەبێ، لەگەڵ باوەڕدا ئاڕاستەت بەرەو بەدیهێنانی ئامانجەکەت لە ژیاندا دەست پێکا. تۆ کار دەکەیت و دەزانی کە هەرچییەک ڕوو بدا ئەوا هەر سەرکەوتووە بی، چۆن؟ بڕوات بە ئافرێنەرتە. تۆ بڕوات بە بوونیەتی، دەتوانی لە نیشانەکانی گەردوون و لە خۆتیشدا هەست بە بوونی خوا بکەی، لە زەریا و دەریا و باڵندەکاندا، تۆ زانی کە بۆ شتێکی گرنگ تۆی ئافراندووە، ئەوەی لێت ڕووەدا هۆکارێکی هەیە، دەزانی کە بۆ بەرژەوەندی تۆ ڕووەدا، ئەو کاتانەی کە بڕوا بە خوات بەهێز دەکەی ئەم باوەڕەشت بەهێزتر بکە، باوەڕت بە بەوە هەبێ کە خوا خۆشی دەوێی، هەمیشە گرنگیت پێدا، باوەڕبوون بە خوا بکەرە تەوەری ژیانتت و ببینە چۆن. براوە دەبی. پەیبردن بە پەرجووەکانی خوای گەورە و خۆشویستنی سەرەتای پەیوەندێکی دامەزراوی ماوە درێژی هەمیشەییە، پەیوەندێکی خۆشەویستی ڕاستەقینەیە، ئومێدێکی ڕاستەقینەشە، بڕوا و باوەڕێکی ڕاستینەیە، لەم ڕۆوە دەست پێ بکە و تێڕامێنە لەوەی کە تۆ کێی، بڕوانە لەو شتانەی کە خوای گەورە بە تۆی بەخشیوە، لەم ڕۆوە بەم وتەیە دەست پێ بکە، خوایە گیان جگە لە تۆ هیچ خواوەندێکی دیکە لە بووندا نییە، هەموو کارەکانی من تەنها بۆ خاتری تۆیە و لەبەر قایلمەندی تۆیە ئەو کاتانەی بۆ سەر ئیش دەڕۆی لە هەڵاتنی خۆر بڕوانە وەکو ئەوەی بۆت پێ بکەنێ وەهایە و لەم کاتەدا بە خۆت بڵێ سوپاس و ستایش بۆ تۆ خودایە ئەوە تۆی کە ئەم ژیانەت بۆ ڕۆشن کردووینەتەوە هەمیشە هەوڵ بدە هەست بە نیعمەت و بەخش پێبەخشراوەکانی خوای گەورە بکەی برەویش بە خۆ و ئاکاری سوپاس و ستایش کردنی خوای گەورە بدە لەسەر هەموو شتێک سوپاسی خوای گەورە بکە لەبری ئەو هەوای هەڵی دەمژی و ئەو خۆراکەی کە دەیخۆیت و ئەو ئاوەی کە دەیخۆیتەوە چۆن بە نەمانی یەکێک لەم سێ بنەمایە ژیان لە تۆ دادەمرێت و تیادەچێ خوای گەورە بە سۆزە و لە پەڕتووکە بە نرخەکەی دا دەفەرموێ تاوەکو ئێوە سوپاس گوزار بن ئێمەش بۆتانی زیاد دەکەین. لە ژیانتدا ئەو کاتەی بڕوات بە خوای گەورە دەبێ ئەو کاتە متمانە و ئازایەتی و بوێری زیاترت لە لا دروست دەبێ و دەستەبەر دەبێ بۆ ئەوەی ڕووبەڕووی جیهان بوەستیتەوە و خەونەکانت بەدی بهێنی لە ئەمڕۆوە دەست پێ بکە و سوپاسی خوای گەورە بکە بۆ ئەوەی ئەویش پیت و فەڕت بۆ زیاد بکا هەست بە هەموو پەرجووەکانی خوای گەورە بکە کە دەوری لێ گرتوویت و بۆی بەدی هێناوی بەر لەوەی بنوسی سوپاسی خوای گەورە بکە و ئەو کاتانەشی بەخەبەر دێیتەوە سوپاسی بکە و بە یادکردنەوەی خوای گەورە وە بە سوپاسەوە هەمیشە برە و بە ژیانت بدە چونکە خۆشەویسترین کار لای خوای گەورە ئەنجامدانی نوێژەکانە لە کاتی خۆیدا بە هەموو ئەندامەکانتەوە نوێژ بکە لە دڵتەوە نوێژ بکە داوای لێخۆشبوونی لێ بکە و داوای ئەوەش لە خوای گەورە بکە کە داوەکانت لە کاتی خۆیدا بۆ بەدی بهێنێ باوەڕی تەواویشت بەوە هەبێ کە خوای گەورە وەڵامی نزا و پەڕانەوەکانت دەداتەوە. دووبارە ساڵتان لەبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. ئەوەی کە دەرونی بەخواپەرستی پاقش کردەوە بیرۆکەکانی بە باوەڕ و پاکی پتەو کرد ڕفتارەکانی بەکاری چاک سواغدا خۆشەویستی خوا و خەڵکیشی دەست دەکەوێ. باوەڕ ئاسایشە، دڵنەواییە، متمانە و بێگومانییە، باوەڕ بە هێزکاری ڕاستی شاراوەی پشت کارەکانمانە. ئێستاش کاتی ئەوە هاتووە تاوتوێی هەر سێ جۆرەکەی باوەڕ بکەین کە جۆری یەکەم زۆر گرنگە و بریتییە لە باوەڕبوون. بەختەوەری درەختێکە ئاو و خۆراک و هەواکەی بوونی باوەڕە بەخوا و بە ڕۆژی پەسلان. مەزنترین فاکتەری هەست و دەرەکردنی مرۆیی باوەڕە بە باوەڕدارییەوە دەبینی کە لەگەڵ خەونەکانتدا دەژیت لە ژیانتدا. بتهۆڤن وتویەتی، ئەوەی لە دڵم و گیانمدا هەستی پێدەکەم دەبێ ڕێگەی خۆی بەرەو دەرەوە بدۆزێتەوە، بۆیە ئەو کاتانەی زۆر ئارەزووی شتێک دەکەی بە دڵ و بە گیانت هەستی پێبکە و بێگومان بە لەوەی کە بە دی دێت. شکسپیر دەڵێ لەگەڵ ئومێد و باوەڕدا جیهان سەرلەنوێ پێکەنێتەوە. دکتۆر ڕۆبەرت شۆلێ دەڵێ لەگەڵ بوونی ئومێددا باوەڕیش لەدایک دەبێ. لەگەڵ بوونی باوەڕدا خۆشەویستی دەبێتە کردە، بە بوونی خۆشەویستی پەرجوو ڕووەدا. هەمیشە لە ژیانتدا باوەڕ و هیوا بکەرە چرایەک تا بۆ هەموو شوێنێک هاوڕێت بێ هەروەها لە کاتی خەم و پەژارەدا کۆنتڕۆڵی خۆت بکە و ڕوخساری گەش و زەردەخەنەی سەر لێوانت ون مەکە بۆ ئەوەی دۆستانت خەمبار نەکەیت و دوژمنانیشت دڵخۆش. ئیبن قەیم ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ فەرموێ دنیا وەکوو گۆڕەپانی پێشبڕکێ وایە کە خەڵکی بە پیادە و بە سوار پێشبڕکێ دەست پێ کەن جا تۆز و خۆڵ لە گۆڕەپانەکە بەرز دەبێتەوە بە جۆرێک گۆڕەپانەکە پڕ دەبێ لە تۆز و خۆڵ ئەو کات براوە تیایدا ون دەبێ بەڵام لە پاشان کە تۆز و خۆڵەکە دامرکایەوە ئینجا دەزانن کە کێ براوەیە؟ وتراوە ڕۆژگار دوو ڕۆژە، ڕۆژێکیان بۆ تۆیە و ڕۆژێکیان لە دژی تۆیە، کەوابوو ئەو ڕۆژەی بۆ تۆیە چاکە بکە و خراپە مەکە، ئەو ڕۆژەشی کە لە دژی تۆیە، ڕام بگرە. ئەڵێن باوەڕە پۆزەتیڤەکان لە ژیانی هەرتاکێکدا بە جۆرێکن کە دەڵێن پشودان و سەرگەرمی پێویستن ئەگەر دەتەوێت ئەوانی تر لەگەڵتدا ڕێکبن کۆنتترۆلیان مەکە لەبری ئەوەی کە گرێی دڵت بەتاڵ بکەیتەوە خۆت بسەلمێنە، میهرەبانی بەسەر میهرەبانیدا سەردەکەوێ. قسە گرنگەکان بە شێوەیەکی ورەیانە دەرببڕە، دەبێ ئامانجەکەت ترۆپکی پێگەیشتنت بێ. ئەگەر بەها بۆ پەیوەندییەک دادەنێی ئەوەندەی دەکرێ تیایدا بڵێ بەڵێ. وتووێژ و ئاشتەوایی مشتومڕەکان کپ دەکاتەوە. عەشق باشترین سیاسەتە نەک ڕاستگۆیی ڕەها. ئازیزەکانت پەیوەندییان دەوێ نەک بێدەنگی. ئەگەر ئامانجت واقع بینانە بێت و زەحمەت بکێشی پێی دەگەی. کاتێک کارەکان باش بەڕێوە ناچن بەدوای ڕێگا چارەدا وێڵ ببە. لەبری ئەوەی کە سزای ڕەفتارە خراپەکان بدەی، ڕەفتارە باشەکان بدۆزەرەوە و پاداشتیان بکە. لە دنیادا مرۆڤەکان بە جۆرێکن کە قسەیان بۆ بکەی بە زۆر بڵێت دەزانن قسە نەکەیت کەسێکی خۆپەرستیت و کەم دوویت لێیان نزیک بیتەوە تا بۆیان بکرێ دوور دەکەونەوە لێت لێیان دوور بکەویتەوە کەسێکی بێ وەفایت باش بیت لەگەڵیان تا هێزیان هەیە دەتشکێن و خراپ دەبن خراپ بیت تۆش وەک هەموو خەڵکیت و کەسێکی باش نیت ئەمە و چەندانی تر مرۆڤەکان هەرچییان بۆ بکەیت لێت ڕازی نابن بەڵام خودا کاتێک کە قسەی بۆ دەکەی زیاتر گوێت بۆگرێ کاتێک لێی نزیکە بیتەوە زیاتر لێت نزیکە بێتەوە کاتێک کە گۆرایەڵی بکەی لە ناخەوە کەسێکی باش دەبی کاتێک کە گوناحێکت کرد دەرگای تەوبە ئەڵێن پیاوێک پاش مردنی هاوسەرەکەی ناچار بوو کە خۆی دوو مناڵەکەی بەخێو بکا یەکێک لە مناڵەکانی هەشت ساڵان و ئەوی تریشیان نۆ ساڵان بوو ئەو پیاوە چی سۆز و خۆشەویستی هەبوو بەم دوو مناڵی خۆیی بەخشی بوو هەموو شتێکی بۆ ئەنجامەدان ڕۆژێک زەوی لەرزە لە شارەکەی ئەویدا و ئەو خوێندنگەیی کە مناڵەکانی ئەو لێیان دەخوێند داڕووخا ئەو پیاوە بە خێرایی بەرەو خوێندنگەکە ڕایکرد و لەوێدا بینی چەندین تیمی بەرگری شارستانی و فریاکەوتن سەرقاڵی دەرهێنانی لاشەی مناڵە مردووەکانن. لەوێ دایک و باوکی دەیان مناڵامە دەبوون کە هەمویانە گریان و شینی مردنی کۆرپەکانیانە کرد. ئەو پیاوە لەگەڵ تیمەکانی بەرگری شارستانی دەستی دای هەڵکۆڵینی شوێنەکە پاش ماوەیەک سەرۆک تیمێک هات و پێی وت دەبێ بڕۆیتەوە بۆ ماڵەوە و چاوەڕوان بی بەڵام پیاوەکە بەمە قایل نەبوو پاش دە کاتژمێر هەڵکۆڵین و لابردنی خاشاک هێشتا هیچ دیار نەبوو، بۆیە دیسانەوە داوایان لێکردەوە کە بڕواتەوە ماڵەوە و لەوێ چاوەڕوان بێ، بەڵام پیاوەکە ڕەتی کردە و لەوێ دەستی دایە نوێژکردن. بەو پەڕی حەسرەتەوە داوای لە خوای گەورە کرد کە کۆرپەکانی بۆ بهێڵێتەوە. کات گەیشتە پانزە کاتژمێر هەڵکۆڵین، مناڵەکانی ئەم دیار نەبوو. لەناکاو دەنگی مناڵێک هات و هاوار یەکرد کە یارمەتی بدەن. پیاوەکە وتی ئەوە دەنگی کچەکەی منە دەیناسمەوە. بۆیە کە ئەو شوێنەیان هەڵکۆڵی بینیان کوڕ و کچەکەی ئەو پیاوەی لێیە و ماون و نەمردوون. پیاوەکەش ڕای کرد و لە باوە شی گرتن. پیاوانی بەرگری شارستانی لێیان پرسی باشە چی وای لێ کردی ئەم هەموو کاتە چاوەڕوانی مانەوەی ئەم مناڵانەت بی؟ ئەویش وتی، باوەڕ، باوەڕ کردن بە خوا و تواناکانی، باوەڕ کردن بەوەی کە خوای گەورە بە تەنها نامهێڵێتەوە. ئەوجا کوڕەکەشی وتی، باوەڕمان بەوە هەبوو کە باوکمان هەر لێرە دەبێ. باوەڕ، خەمەکان دەڕەوێنێتەوە.